تەسبیحات و ستایشی پەروەردگاری بەرز و بڵند و پایەدارت بکە ئەو زاتەی هەموو شتێکی دروست کردووە بە جوانی و ڕێک و پێک و تێر و تەواوی کردووە ئەو زاتەی کە نەخشەی کێشاوە بۆ هەموو شتێک و جا ڕێنمویی کردووە ئەوەی کە گژ و جای لە لەوەڕگا دەرهێناوە بەڵام دوای ماوەیەک دەیکاتە پوش و پەڵاشێکی زەرد و وشک و ڕەش هەڵگەڕاو کەواتە تۆ ئیتر لەسەر یاد خستنەوە و یاداوەری ئەو کەسانە بەردەوام بە کە سوودیان وەرگرتووە و ئامادەن زیاتر تێبگەن بێگومان ئەو کەسەی کا ترسی خدای لە دڵدابێت یاداوەری وەردەگرێت خراپترین کەس خۆی لێ دوور دەگرێت ئەوە دەچێتە ناو ئاگرە گەورەکەوە و دەسوتێت تایدا.